بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و مێهرەبان والمرسلات عرفا سوێن بەو فرشتانەی بەکاری چاک و دروست و فەرمان بەرداری هەڵدەستن یەک لە دوای یەک فالعاصفات عصفا هەروەها ئەوانەی کە بە گورج و گۆڵی و خێرایی فەرمانەکانی خوددا بەجێدەهێنن بەڕاستی ئەم بەڵێن و وادانەی پێتان دەدرێت هەر پێش دێت فإذا النجوم طمست جا کاتێک دێت ئەستێرەکان ڕووناچیان نامێنێت وإذا السماء فرجت ئاسمانیش لەت دەبێت و لێک دەترازێت وإذا الجبال نسفت کاتێک چێوەکان هەڵدەتە چێنرێن و لە جێی خۆیان نامێن و ورد و خاش دەبن. وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل هەروەها کاتێک دێت پێخەمبەران کات و شوێنی دیاری کراویان بۆ دادەنرێت ڕوبەڕووی قەومەکانیان دەکرێنەوە ئاخۆ دەزانن خەڵچینە لێپرسینەوە بۆ چ ڕۆژێک دوا خراوە بێگومان بۆ ڕۆژی جیاکردنەوە و دادگایەکی ڕەوە. ئینجا ئێمە دەسەڵاتدار بووین بەسەر ئەواندا، ئای چ دەسەڵاتدارێکی چاکین. ویل یومئذ للمکذبین. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. هەروەها لەسەر گۆی زەوی کێوی لوتکە بڵندمان دامەزراندووە و ئاوی سازگارمان پێشکەش نەکردوون بۆ خواردنەوە؟ ويل يومئذ للمكذبين هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و قیامەت و لێپرسینەوە نەبوو. نۆشتان بێت لە پاداشتی ئەو کار و کردەوە چاکانەدا کە ئەنجامتان دەدا. ئینا کەزالیک نەجزی المحسنین. بێگومان ئێمە ئا بەو شێوەیە پاداشتی چاکە خوازان دەدەینەوە. ویل یومئذ للمکذبین. هاوار و ئاه و ناڵە لەو ڕۆژەدا بۆ ئەوانەی کە بڕوایان بە پێغەمبەران و بە چ گوفتارێکی تر باوەڕ دەکەن و ئیمان دەهێنن؟